کە ڕوویدا لە نێوان خانم و بەڕێز ڕۆسی، هەر لەم کاتەدا بوو دەرچوو بۆ بەرگریکردن لە ئەنجلێتا و پاکانەکردن بۆی. تۆ وتت گیانی خۆم ئەکەم بە قوربانی بۆ ئەوەی بیسەلمێنیت کە ئەنجەلیتا چاوی لە پارەی من نییە. زۆر باشە بچکۆل. بەڵام مرۆڤ کە سامانێکی زۆری بە چاوی خۆی دی، ئەو کاتە وەفا و ئەمانەت لەبیر دەکات. ئەنجەلیتا هەر وەکوو کەسانی ترە، هەر لەبەر پارە منی خۆشەوێت. بەڵام ئەنجەلیتا جیاوازە. زۆر باشە کوڕەکە ئێستا گیانی خۆت لەدەست دەدەیت. نا ئارام بە خاتوون. بمکوژە بەڵام باوەڕم پێ بکە من ئامادەم. بەسە واز بێنە ڕۆمیۆ ئەو مناڵە و خۆشی نازانێت کە چی ئەڵێ بۆیە زۆر گوێ بە قسەکانی مەدە. نا ئەو منداڵ نییە و خۆی دەزانێت چ دەڵێت ئەبێ خۆی بەرپرسیار بێت بەرامبەر قسەکانی بە تەواوی. بەڵام ئەمە سەختە. ئێوە هەردووکتان بێ مێشکن دەی زووکەن دەرچن لێرە بەو کوڕش بڵێ خۆی نەخاتە ناو کاری منەوە دەی هەستن ڕۆن لێرە و تا ساڵێکی دیکەش نەتبینمەوە دەی بڕۆن بەسەر چاوخان مەکەم ئەوە چی ڕووی داوە خانمە بەڕێزەکەم. ئەی گەمژە ئەوە بۆچی وات کرد؟ ڕۆمیۆ، خانم نەیەویست کە بەڕاستی تەقەت لێ بکات، ئەو تەنها ئەیویست تاقیت بکاتەوە. تاقی کردمەوە؟ بەڵێ بچکۆل گیان، وابزانم لە تاقیکردنەوەکەش سەرکەوتوو بوویت. سەرکەوتم لە تاقیکردنەوەکە؟ بەڵام چۆن؟ من ئەم خانمە زۆر باش دەناسم، ئەو هەروا بە ئاسانی متمانە بە خەڵک ناکات هەتا چەند جارە تاقییان نەکاتەوە. م وا پێچێ تۆ لە زووەوەم خێزانم بناسیت، ئایا دایک و باوکی ئەنجلیتام ناسیوە؟ بەڵێ کوڕەکەم. ها؟ م ئەدۆلفۆی باوکی ئەنجلیتا تاکە کوڕی خاتوو وێزابیلا بوو، پاش ماوەیەک لە لەدایکبوونی باوکی مرد. ئەدەلفۆ مناڵێکی جوان و زیرەک بوو هەموو خەڵکی خۆشیان نەویست خاتو ئێزابیلا شانازی پێوە کرد بەم شێوەیە ئەم کوڕە لەژێر چاودێری و نازێکی زۆردا گەورە بوو تا بووە گەنجێکی بەهێز کە متمانەی پێ بکرێت و بتوانێت سەختی ژیان لەسەر دایکی سوک کات بەڵام ڕۆژێک ڕووداوێکی چاڕۆن نەکراو ڕوویدا دایجان ئەوە جۆڤانایە کە پێشتر بۆم باس کردبوویت. بەیانیت باش خانمەکەم. جۆڤانا کچە جووتیارێک بوو لە خێزانێکی زۆر هەژار، بەڵام ئەدۆلفۆ جوانی و ڕەوشتی بەرزی ئەوی چوو بە دڵەوە و بڕیاری دابوو کە بیخوازێت و هەر واش بوو کە هێنای بێ ئەوەی گوێ بدەنە بەرهەڵستی خاتوو ئێزابێلا و کچێکی جوانیان بوو ناویان نا ئەنجلیتا. خاتوو ئێزابێلا لە دژایەتی بەردەوام بوو، چونکە وای بۆ دەچوو کە ئەم ژن هێنانە لەگەڵ نەریتی خانەوادەکەیان ناگونجێ، لەبەر ئەمە، ڕێی بە ئەدۆلفۆ و خێزانەکەی نەدا کە لەگەڵی بژین و لە کۆشکەکە دەری کردن. پاش ماوەیەکی کەم هەواڵێکی زۆر ناخۆش گەیشتە شارەکە. ئەدۆلفۆ و خێزانەکەی بە شێوەیەکی ترسناک نەخۆش کەوتن و پاشان مردن. ئەنجلیتای بچکۆلەشیان لەم جیهانەدا بە تەنها جێهێشت. دەی با بچینەوە ماڵەوە ڕۆمیۆ با بڕۆن دەی بۆستە گەورەم بەڕاستی خانمێکی دڕقە چۆن تا ئەسا کوڕەزاکەی خۆی نەبینیوە هەر لە بەرەوەی دایکی کچە جوتیارێکی هەژارە بەڕاستی سەیرە تۆ ڕاستەکەی ڕۆمیۆ ئەو خۆ بە زلزانانە وەکو ئێمە بیر ناکەنەوە ئەوانە بە پێی دەوڵەمەنی خەڵکی لە یەکتر جیاکەنەوە. ئاخر ئەوە تاوانە. منیش ئەزانم کە تاوانە. بەڵام ئێمە هیچمان لە دەست ناێت کوڕی شیرینم. بەڵام بۆچی؟ ناکرێ ئەم گرفتە ئا بەم شێوەیە بڕوات. ئاخر ئەنجەلیتا تاوانی چیە؟ پێویستە یارمەتی بدەین گەورەم. ئەم کوڕە چەند سەیر بوو. چەند متمانەی بەخۆی هەبوو بەڵام ئیتر جارێکی تر نایبینمەوە. ئەنجێلیتا، تۆ هەوڵئەدەی ئاسوودەیی لەناو خەڵکدا بڵاوبکەیتەوە، هەرچەندە ئەناڵێنی بە ئازارێکی زۆرەوە، منیش بەردەوام یارمەتی دەدەم بە هەرچییەک لە توانامدا هەبێت. ها؟ ئەی خوایە گیان ئێستاکە تەمەنم بۆ تەیاون زۆ ساڵ بۆم نیە بیرەوەری کەس بخوێنمەوە بەبێ پرس. ها؟ داوای لێبوردن ئەکەم ویستم بخوێنمەوە بەڵام پەشیمان بوومەوە. من بۆت ئەخوێنمەوە. وا هەست دەکەم ڕۆژ دوای ڕۆژ نەخۆشیەکەم توندتر ئەبێت و خراپتر ئەبم. ئەنجلیتا! واز بێنە با تەواوی کەم. وا هەست دەکەم کە من چیتر ناتوانم بەرگەی نەخۆشیەکەم بگرم و ژیانیش بەجێ دێڵم. ها؟ چی؟ من نەخۆشیەکی خۆم باش ئەناسم. خۆت دڵتەنگ مەکە ڕۆمیۆ. گوێبگرە من ئەتوانم ئەم خەمە لە بیر خۆم ببەمەوە بەڵکو هەست بە خۆشیش بکەم ئەگەر ئەو ئاواتەم بێتە دی کە ڕۆژانێکی زۆرە خەوی پێوە ئەبینم. ئاوات؟ من نامەوێت ئاوا بە ڕووگرژی بتبینم. ئەتوانیت ئەو مۆسیقایەم بۆ بێنیت؟ زۆر سپاس. ئەم مۆسیقایە دیارییە لەلایەن داپیرەمەوە. لەلایەن خانمەوە؟ باوکم لە ڕۆژی لەدایکبوونیدا دای بە داپیرەم، ئەویش بە دیاری دای بە من. مۆسیقایەکی خۆشە. کاتێک کە گوێی لێ دەگرم وا هەست دەکەم کە داپیرەم گۆرانیم بۆ ئەڵێ تاکوو بخەوم. وێنەکەی دێتە بەرچاوم. ڕەنگی قژی چاوە بەهێزەکانی توانای و ئەو خەندە جوانەی کە لە خەندەی من ئەچێت لەو کاتە هەست بە بەختەوەری ئەکەم تۆ لەمانە ئەگەی ڕۆمیۆ هەتا کاتێک کە سیری خۆرئاوابوون ئەکەم وا هەست دەکەم کە ئەویش لەگەڵمدا سیر ئەکات لەوانەیە ئەمە دوور بێت لە ڕاستی بەڵام من حەز دەکەم وا خەیاڵی بکەم لەو کاتەشدا وا هەست دەکەم کە داپیرەم منی خۆش دەوێت ئەنجلیتا ئەو چیتە چیت بەسەر هات پێت دەبچم گەورە پانکە ڕۆمیۆ تاکە ئاواتم ئەوەیە کە داپیرەم ببینم داوای لێبوردن ئەکەم ئەزانم کە داوایەکی گرانە بەڵام ئەوە تاکە ئاواتمە تێم ئەگەی ئەمەوێ بیبینم پێش ئەوەی تەندروستیم خراپ بێت بە تەنها جارێک ئەنجلیتا بیبینی ریمان ئەدەمێ بە هەر شێوەیەک بێ ئەبێ بتبەم بۆ لای ڕۆمیۆ ئەنجلیتا ئارام بگرە دڵی خۆت توند مەکە گەورەم ئەنجلیتا نەخۆشە. سوپاس بۆ خوا کچی شیرینم ئەم جارەشیان سەلامەت بوویت. دکتۆر وتی بە هیچ شێوەیەک خەم نەخوا ڕۆسی ئێستا لێی گەڕێ با بحەسێتەوە ئیتر لێی ناگەڕێم جارێکی تر ماندوو ببێ. من باشم سوپاستان ئەکەم. نەدەبایە ڕۆمیۆ قسەت لەگەڵ بکا ئەو ماندووی کردووی. ئام ئیدا ئەمە پەیوەندی بە ڕۆمیۆوە نییە. باشە دەی ئێستاش کەمێک بحەسێوە کچی شیرینم. بەسەر چاو. چی؟ ئەتەوێ ئەنجەلیتا ببەی بۆ کۆشکی خاتوو ئیزەبێلا؟ من ئەزانم لەلایەن خەڵکی بە خانمێکی دڕاق ناسراوە، بەڵام ئەگەر بیبینێت ئەنجەلیتای خۆش ئەوێت. بەڵام ڕۆمیۆ ئەنجەلیتا نەخۆشە، لەوانەیە نەگاتە کۆشکی خاتوو ئیزەبێلا. من ئەوە ئەزانم، بەڵام هیچ چارەیەکی ترمان نییە. بەڵام ڕۆمیۆ. ئەلفرێدۆ، ئەمە حەزی ئەوە. ئەمە لەوانەیە ئاواتی کۆتایی بێت لەم ژیانەیدا. چی؟ دوایین ئاواتی؟ ئەحم ڕۆمیۆ، تاکە ئاواتم ئەوەیە کە داپیرەم ببینم. داوای لێبوردن ئەکەم، ئەزانم کە داوایەکی گرانە، بەڵام ئەوە تاکە ئاواتمە. تێمەگەی، ئەمەوێ بیبینم پێش ئەوەی تەندروستیم خراپ بێت بۆ تەنها جارێک. ئەبێ ئەو ئاواتەی هەر بۆ بەجێ بگەیەنم و لاشم گرینگ نیە هەرچیەک ڕووەدات. لێم تێگەیشتی؟ سپاسی هەمووتان ئەکەم. کەواتە هەر ئەمشەو کارەکەت جێبەجێ ئەکەین. بەهۆی ئەنجلیتاوە هەموو ساڵێ ئەو پارە جوانەمان دەست دەکەوێ. دوعا دەکەم کە چاک ببێتەوە بۆ ئەوەی ئەو کانیەمان پارەی لێ نەبڕێ. بخەوە ژنەکە. پیاوەکە، وای ئەگەر دەزانی چەند پارەم خۆشدەوێ لێرە بخۆوە پارەکانم. برا یەڵا با بڕۆین ئەنجەلیتا. ئەمە چیتە ڕۆمیۆ؟ من ئەچم تا چاوم بە داپیرە بکەوێت. من لەبەر خاتری تۆ هەموو کارێک دەکەم. هەروەها منیش. سپاس دانتی. سپاس بۆ تۆش میشۆ. پێویست بە سپاس ناکا ئەنجلیتا. ئایا کۆشکەکە دوورە؟ زۆری نەماوە. من ئەزانم تۆ خانمێکی زۆر زۆر دەوڵەمەندی، بەڵام ئەنجلیتا گرنگی بەمانە نادا. بمکوژە یان باوڕم پێبکە. من ئامادەم. باشە من چیم بەسەر هاتووە باشە بۆ ناتوانم ئەم کوڕە سەیرە لەبیر بکەم ئەمە چییە من واز دەکەم زۆر بێتوانم من چیم بەسەر هات. وشەکانی ئەم کوڕە منی هەژاند. بە خاتوو ئیزابێلا ڕابگەینە کە هاتووینە لای. بێ ئەقڵ مەبە. خۆ ئەم جێگەیە شوێنی یاری مناڵان نییە. پێی زووکە دوور کەوە. خاتوو ئیزابێلا ڕابگەینە کە ئەنجێلیتای کوڕەزای هاتووە بۆ سەردانی. ئەنجێلیتا دەی بیری خۆ ئێمە یاری ناکەین دەرگاکە بکەوە. دەرگاکە ناکەمەوە تا خاتوو زەبیلا ڕێگەم پێ نەدا دوور کەونەوە گینا پۆلیسان بۆ بانگ کەم. تۆزێ بوەستە گوێمان لێ بگرە. ئەمە بەسە با بگەڕێینەوە. ئەنجەلیتا، ڕۆمیۆ، من زۆر دڵخۆشم بە گەیشتن بە دەرگای کۆشکەکەی داپیرەم. من زۆر دڵخۆشم. سوپاسی هەمووتان ئەکەم هاوڕێکانم. ئێوە گوێ مەدەنەوە پاسەوانە ئەوەی بۆ هاتین دەبێ هەر جێبەجێی بکەین. ها ڕۆمیۆ من بەرەو بۆ ماڵەوە. نا ئێمە وا بە ئاسانی واز ناهێنین ئێمەی دووکەڵکێش پاککەرەوەکان ئەگەر ویستمان لەسەر شتێک هەبێ هەر ئەیکەین ئەمە ئاکاری ئێمەیە بە بەردەوامی. ئەدۆلفۆ خۆزگە ئەتزانیبن ئێستا هەست بە چی ئەکەم ئێستا من ساتەکانی ژیانم زۆر بە ناڕەحەتی بەڕێ ئەکەم. من ناتوانم هەڵوێستی خۆم بە تەواوی دەرببڕم و بڕیاری کۆتایی بدەم. ئەدۆلفۆ، من چی بکەم؟ ئایا چاوم پێ بکەوێت و لە باوەشی خۆمی بگرم؟ تا ئێستا بە باشی کارەکە بەڕێوە دەچێ مام. ها فەرموون بۆ ژوورەوە بەڕێزەکان. کوڕە بچکۆل ئەوە چۆن ئەچیتە ژوورەوە. بمگرە. بۆستە. ڕۆمیۆ، هەر ئێستا ئەنجەلیتا ببە ناو کۆشکەکە، خۆمان چارەسەری پاسەوانەکە ئەکەین. زۆر چاکە. ئەبێ لە کوێ خۆی شاردبێتەوە. ئەوە تام لێرە. وەرە. نا نا ئەوە تا لێرە پاسەوان. ها زۆر چاکە. ئێ یەکەم جار من بگرە. من نزیکترم لەو. پایە گیان ئێوە چین لە من پیا بوون. ئێمە دووکەڵکێش پاکەرۆکانین. ئێستا ئەگەین ئەنجەلیتەوە داپیرەش دەبینین. ئەوە چیتە پاسەوان ئەوە چی ڕووی داوە. بەخوا من نازانم. بۆستە زوو بیگرە. داوای لێبردن ئەکەین. ئێمە ئەوەمان نەئەویست بەڵام ئەوە تاکە ڕێگەیە لە پێشمان هیوادەرم تێمان بگەیت. خوا لەگەڵ. کورای کوڕی م. ئای خوایە گیان. نامگری. ناشرین. تکات لە یەکەم ئەنجەلیتا تۆزێ خۆت بگرە. ڕۆمیۆ، با دانیشم. ها زۆر چاکە. ئەنجەلیتا تۆ سەلامەتی؟ باشم. ئەمە ئەو ماڵەیە کە باوکم تێیدا لەدایک بووە. خۆت ماندوو مەکە. تۆزێ بحەسێوە. من دڵخۆشم. تەندروستیشم لەلا گرنگ نییە. ڕۆمیۆ، گوێی پێ نادەم تەنانەت ئەگەر ئەم شەویش بمرم. تخوا وا مەڵێ ئەنجلیتا. نا، زۆر سپاس بۆ تۆ و هەموو هاوڕێکانت. سپاست دەکەم. ڕۆمیۆ، هەم؟ هێمن بە، تکایە هێمن بە. با بڕۆین ها هەڵسە توخوان جلی تا چیت بەسەر هات ڕۆمیۆ من ئەمە داپیرم ببینم بۆ یەکەم جار و دوایین جار ڕۆمیۆ ئێستا پێویستە لەسەرمان چی بکەین ئەلفرێدۆ؟ چاوەڕێی ڕۆمیۆ ئەکەین. ئەنجلیتا ئەستا لە لای داپیریەتی. بەڵێ. چاوەڕوان کە ئەنجلیتا. ئەچم ئەگەڕێم بە دوای داپیرت. ڕۆمیۆ، سپاس بۆ تۆ. من ئێستا زۆر باشم. بیکۆرۆ، وەرە بۆ کوێ ئەچیت؟ بگەڕێوە. بیکۆرۆ. بیکۆرۆ. بوەستە. وەرە بۆ لام. جیت بەسەر هاتووە. بەسە ئیتر واز بێنە. ئەوە سەگێکی باشە. دەی زوو کە وەرە بۆ لام. وەرە. ئەهە نزیک بەوە لێم. دەی ئەمە چیتە؟ ئا ئێستا هێمن بوویتەوە. من ئەنجێلیتام. ئەی تۆ چیت پێ ئەڵێن؟ ئەوە من دڵنیام ها خاتو ئیزابێلا من ئەنجێلیتام داپیرە من ها تۆ چیت دەوێت هاتم بۆ ئێرە بۆ ئەوەی کە تەنها چاوم بە داپیرەم بکەوێت. من هەرگیز باوەڕ ناکەم ئەمە هانی دابی کە بۆ ئێرە بێیت. هەرچۆنێ بێت ئێستا منت بینی. زوو بە بگەڕێرەوە ماڵی ڕووسی. تۆ ئەدۆلفۆی باوکتم بە بیرهێنیتەوە. هەر لەبەر ئەوەشە ناتوانم سەیری ڕووخسارت بکەم. پێی زوو کە خێرا لێرە بڕۆ. ئەو مۆسیقای کە ئەنجلیتا بە دیاری دای بە داپیرەی بیرەوەرێکانی هۆشیار کردەوە، بەڵام ئەنجلیتا نەخۆشیەکەی زۆری بێتاقەت کرد و لە هۆشی خۆیی برد، بەڵام ئەوەی جێگای داخە یارمەتیەکەی دکتۆر کاسێلا نەیتوانی سودی پێ بگەیەنێ، ئایا چی بەسەر دێت و ڕۆمیۆش چی بۆ ئەکات؟